محەمەد دروودی خوای لێ بێ. لاپەڕە سیانزە. دامەزرێنەر و بڵاوکەرەوەی یەکێ لە هەرە مەزنترین ئایینی سەر زەمینە. دادەنرێت بە یەکێ لە هەرە سیاسیە مەزنەکانی جیهان. تا ئێستاش لە پاش تێپەڕبوونی سیانزە سەدە بە سەر کۆچی دواییدا، ناوی هەر کاریگەر و بەهێز و زوڵاڵە لە نێو مەردومدا، زۆربەی ئەو مەردانەی کە ڕووبەڕووی خوێنەر دەبێتەوە پلەوپایەکی بڵندیان هەبووە بەوەی کە لە نێوەندێکی ژیاردا لەدایک بوون گۆش کراون و پەروەردە بوون لە نێو ئەو گەل و نەتەوانی کە ئاستی ڕۆشنبیری و سیاسی و کۆمەڵایەتیان تا ڕادەیەک بووە کە شایانی باس بووە. بەڵام محەمەد درودی خوای لێبێ کە لە ساڵی پێنج سەد و حەفتا ی زایینی لە شاری مەککە کە کەوتووەتە باشووری نیمچە دوورگەی عەرەبی لەدایک بووە، شوێنێکی تا بڵێیت دوور لە ژیار و هەموو مەڵبەندێکی بژێوی وەک بازرگانی و هونەری و زانستی جیهان. لە تەمەنی شەش ساڵاندا بووە کە تاڵی هەتیوی چەشتووە. لە چێویندێکی پارێزراو و سەرنەوادا بە نەخوێندەواری پەروەردە بووە. تەمەنی گەیشتوتە بیست پێنج ساڵی، بێوەژنێکی دەوڵەمەندی هێناوە و بووەتە مایەی خۆشگوزەرانی ژیانی ئابووری. لەو سەردەمەدا زۆربەی عەرەب لە فرە بتپەرستیدا بوون. ئاشوب و ئاژاوە هەمیشە لە نێوانیاندا بووە. زندە بەچاڵی ئاکاریان بووە. لەنێو ئەم هەموو تەم و مژە و گێڕمە و کێشەیەدا دەنگی محەممەد بڵند بووە و بانگەوازی دا بە بوونی خوای تاک و تەنها و گردکار و دەسەڵاتدار بەسەر هەموو سەرانسەری گەردووندا. لە تەمەنی چل ساڵیدا سروشتی خوایی بۆ هات. پێی ڕاگەیەنرا کە خوا هەڵیبژاردووە بۆ بڵاوکردنەوەی ئایینی ئیسلام. لە ماوەی سێ ساڵدا دۆستان و کەسانی پەیتا پەیتا نزیک کردەوە لە ئیسلام. لە نزیکی ساڵی 613 زینیدا بوو کە ئیتر بانگی ئیسلامەتی بە ئاشکرا درا. دەست بە جێ یاوەران و پەیڕەوانی زۆر بوو تاوای لێهات خێڵەکانی قڕیش هەستیان بە سام و مەترسی دەکرد لێی. لەوە دەترسان ڕێوجێیان پێ شلۆق بکات و ڕیزەکانیان بشێوێنێت. لەبەر ئەوە ناچار کرا کە ساڵی شەش سەد و بیست و دووی زایینی کۆچ بکا لە مەککەوە بۆ مەدینە، دوو سەد میل لە سەروو مەککەوەیە. لەوێ دانیشتوان پێشوازییەکی زۆر گەرمیان لێ کرد و بوونە هاوبیر و پاڵپشت بۆی. بەرە بەرە نێوەندێکی سیاسی پەیدا کرد. ئەم کۆچکردنەی بە سەرەتای ڕاپەڕاندن دادەنرێ لە ژیانی محەمەد دروودی خوای لێ بێ. پەیڕەوانی لە مەککە کەم هەبوو، بەڵام لە مەدینە هەر لە گەشە و زۆربووندا بوو تا گەیشتە ئەوەی کە ببێتە پێشەوا و فەرمانڕەییان بکات. هەر لە چەند ساڵێکی کەمڕا، لە کاتێکدا دەسەڵاتی محەممەد دروودی خوای لێ بێ لە پەرەسەندندا بوو، چەند جەنگێک بەرپا بوو لە نێوان مەککە و مەدینە، کە بە برەوی و سەرکەوتنی محەممەد دروودی خوای لێ بێ کۆتایی پێ هات، لە ساڵی شەش سەد و سی زایینیشدا توانی مەککە ئازاد بکات و بگەڕێتەوە ناوی. دوو ساڵ و نیوی لە ژیانی داما بوو ژمارەیەکی یەجگار زۆر لە خێڵ و تیرەکانی عەرەب دەستە دەستە دەهاتنە ژێر ئاڵای ئەینی نوێوە تا ئەو کاتەی کۆچی دواییشی کرد کە ساڵی 632 زایینی دەکا تاکە فەرمانڕەوای سەرانسەر نیمچە دورگەی عەرەبی بوو. هەر لە دێڕەوە خێلە عەرەبیەکانی دورگە ناسرابوون بە جەنگاوەر شارەزا لە تاکتیکی جەنگدا. هەرچەندە ژمارەیان کەم بوو، فرەبەرەکی و شەڕەخێڵەکیش یەکتریانی تەواو دوورخستبووەوە. لەبەر ئەوە زۆر ستەم بوو سوپایەکی لێ ڕێک بخرێت و هاودەمی هێزەکانی باکوور بێ کە لە ناوچە کشتوکاڵیەکاندا جێگیر ببوون. هەر کە یەکان گیر بوون لە ژێر ئاڵای محەممەد درودی خوای لێبێ بۆ یەکەم جار لە مێژوودا بوونە هەوێنی پێویستیەکانی ئاینی نوێ و ورە و باوەڕیان بە تەنهایی خوا پتەوتر دەبوو. بە پێکهێنانی سوپایەکی بچووکی خاوەن باوەڕ توانیان زنجیرە جەنگێکی سەرکەوتوانە بە ئەنجام بهێنن کە هاوتای نییە لە مێژووی بەشەریەتدا. گەر سەرنجێک بدەین دەبینین باکووری وڵات ئیمپراتۆریەتی نوێی ساسانیەکان بوو، باکوری ڕۆژئاوای ئیمپراتۆریەتی بیزەنتی و ڕۆمانی خاوەری بوو کە قوستەنتینیە پایتەختی بوو. جا ئەگەر بە گوێرەی ژمارەیان بەراورد بکرێن لەگەڵ ئەو ئیمپراتۆریەتانە، ئیسلامەکان لەو ئاستە پێویستەدا نەبوون کە بتوانن هیچ بەرەنگاریەک بکەن، بەڵام ئەو دلێرە خاوەن باوەڕانە توانیان بە خێرایی ناوچەی میاندواو و فەڵەستین و سووریا ئازاد بکەن. ساڵی شەش سەد و چل و دوو زایینی توانیان سوپاکانی فارسی بڕەمێنن لە قادسیە و نەینەوادا و توانیان میسڕیش داببڕن لە ئیمبراتۆریەتی بیزەنتی لە هەمان ساڵدا. ئەو سەرکەوتنە مەزنانەی دوای خۆی لەسەر دەستی جێگرانی کە ئەبوبەکر و عومەڕی کوڕی خەتتاب بوون و یاوەرانی دڵسۆزی بە ئەنجام هات و نەبێت کۆتای پێ هاتبێ بەڵکو ساڵی حەوت سەد و یانزە ی زایینی سوپای ئیسلام بە تەواوی سەرانسەری باکووری ئەفریقیایان کەوتە دەست تا گەیشتنە ئۆقیانۆسی ئەتڵەسی و لەوێیشەوە بەرەو باکوور پاش ئەوەی بە گەرووی چیای تاریقدا پەڕینەوە و زاڵ بوون بەسەر پاشانشینی قووت لە ئەسپانیادا. هەر سەردەمێکی دوور نەبوو کە بەرەو هەموو ئەوروپای دیان کشان. بەڵام لە ساڵی حەوت سەد و سی و دوو زەینیدا لە کارزاری تورسدا سوپای ئیسلام بەرامبەر بە سوپای فەرنجا نوشوستی هێنا پاش ئەوەی کە پێشڕەویان بەدەستهێنا تا گەیشتنە ناوەڕاستی وڵاتی فەڕەنسا. لە جەنگی سەدەیەکدا ئەم خێڵە بیابانیانە بە پەیڕەو و ئامۆژگاری محەممەد درودی خوای لێبێ توانیان ئیمپراتۆریەتێک دابمەزرێنن لە سنووری هیندەوە درێژ بێتەوە تا ئۆقیانۆسی ئەتڵەسی کە ئەمەیش بە مەزنترین ئیمپراتۆریەتی ئەو سەردەمەی جیهان دادەنرێ. ڕوویان کردبایە هەر شوێنێک و ئازادیان کردبایە ژمارەیەکی یەجگار زۆر باوەڕیان پێدەهێنان و دەهاتنە ئامێزی ئاینی نوێوە بەڵام ئەم یەکانگیرە جوگرافیەیان ئەوەندەی نەبرد کە فارسەکان هەرچەندە بە دڵسۆزی بۆ ئاینی ئیسلام مانەوە سربەخۆی خۆیان سندەوە ئەسپانیەکانیش پاش جەنگێکی حەوت سەدە توانیان ئاینی دیان بگەڕێننەوە بەڵام ناوچەی میاندوا و میسڕ کە دوو سەرچاوەی ژیاری هەرە دێرین بوون بە ئیسلامی مانەوە هەروەهایش ڕۆخی باکووری ئەفریقا بە عەربی ئیسلامی مایەوە لە سەدەکانی دواییندا ئاینی نوێ پەیتا پەیتا لە گەشە و پەرەپێداندا بوو بە ڕادەیەک کە ئێستا ئاسیای ناوەڕاست و بە زۆری پاکستان و ئەندەنوسیا و باکووری هندی گرتوەتەوە. لە ئەندەنوسیادا باوەڕی ئیسلامی بووە کاریگەرێکی سەرەکی بۆ یەکگرینیان، بەڵام لە نیمچەی کیشوەری هیندیدا کێشەی نێوان موسڵمان و هندۆسەکان بووە کۆسپێک لە ڕێی یەکگرتنیان. کەواتە چۆن دەتوانین کاریگەری محەممەد درودی خوای لێبێ بسەنگێنین بۆ سەر مێژووی بەشەریەت هەروەک ئاینەکانی تری ئیسلام دەرویەکی ڕۆشن بوو بۆ سەر نەریت و ژیانی پەیڕەوانی هەر لەبەر ئەم هۆیەشە کە خوێنەر ناوی دامەزرێنەرانی زۆربەی ئاینەکان دەبینێتەوە لەم پەڕاوەدا، لەبەر ئەوەی دیانەکان چەند ئەوەندەی ژمارەی موسڵمانەکانن لە جیهاندا، لەوانەیە بۆ خوێنەر سەیر بێ کە محەمەد درودی خوای لێبێ پۆلێنراوە لە ئاستێکی بەرزتر لە عیسا، بەڵام دوو هۆی سەرەکی ئەم بڕیارە ئەدا، یەکەمیان ئەوەیە کە محەمەد دروودی خوای لێ بێ کارێکی گێڕا لە پەرەسەندنی ئیسلام کە گرنگترە لەوەی عیسا گێڕاویەتی لە پەرەسەندنی دیاندا. لەگەڵ ئەو لێپرسراویەی کە عیسا هەیبووە لە بنەڕەتەکانی ڕەفتار و خۆ ڕەوشتی ئایینی دیاندا، لەو لایەنە بنەڕەتییانەی کە جیاوازییان هەیە لەگەڵ ئایینی جوولەکەدا کەچی قەشەپۆڵس دادەنرێ بە پەرەپێدەری سەرەکی لە لاهووتی دیاندا، بە ڕابەری سەرەکی باوەڕەکانی دیان و بە دانەری نوێشکێکی مەزن لە چەرخی نوێ تەوراتدا. دووەمیان ئەوەیە کە محەمەد دروودی خوای لێ بێ هەر بە خۆی لێپرسراوی ئایینی ئیسلام بوو لە باوەڕە سەرەکییەکانی ڕەفتار و خووڕەوشدا، هەر بە خۆیشی پێشەوایەتی و ڕابەرایەتی ئایینی نوێی دەکرد. دانەری ئەرکە ئایینییەکانی بوو. هەر ئەو بوو کە ڕاستەوخۆ بە سروشتی خوایی قورئانی بۆ هاتە خوارەوە، سی پارەی پیرۆزی ئیسلام کە بریتییە لە کۆمەڵە ئایەتێکی بە پێز و دوورین. زۆربەی ئەو فەرمایشتانە نووسرایەوە، پاشان ئەوانەی تریش کۆکرایەوە بە شێوەیەکی ڕاپەرموون و باوەڕپێکراو لە دوای کۆچی دوایی بە ماوەیەکی کەم. ئەو سروشتە خواییەش کە قورئانە، بریتییە لەو فەرمایشت و ئامۆژگارییانەی کە محەممەد دروودی خوای لێ بێ ڕایگەیاند بە پەیڕەوەکانی، بەڵام عیسا دەقێکی ڕاستەوخۆی نەماوە وەک قورئان کە مافی خودی ئاوها پێوە مابێ، ئەگەرچی کاری قورئان بۆ سەر موسڵمانان وەک کاری سیپارەی پیرۆزوایە بۆ سەر دیانان. بیرویەتی محمد درودی خوای لێبێ لە قورئان مەزن و بێهاوتا بووە، دەبێت کاریگەریشی بۆ سەر ئیسلام زۆر گوشادتر بوبێ لە کاریگەری دووقۆڵی عیسا و قەشەپۆڵس بۆ سەر دیان، جا لەبەر ئەوە لە تێڕوانینێکی ئاینی ورد و تیژەوە بێت وا دەردەکەوێ کە محمد درودی خوای لێبێ وەکو عیسا کاریگەر بووە بۆ سەر مەردوم لە سەرانسەری مێژوودا، لەم هۆیانە زیاتریش کە محەممەد درودی خوای لێبێ لە عیسا جیا دەکاتەوە ئەوەیە کە محەممەد چەنێ پێشەوایەکی ئایینی بووە ئەوەندەیش پێشەوایەکی جیهانی بووە ئەو هێزە پاڵدەرانەی دوای دەسەڵاتگیری ئیسلامەکان بەڵگەیەکن بۆ ئەم ڕاستیە لێرەدا ئەگەر زۆر بەوردی و چاوێکی بایەخ پێدانەوەیش سەرنج بدرێ دەردەکەوێت کە محەممەد درودی خوای لێبێ بە مەزنترین پێشەوەی سیاسی دادەنرێت هەتا هەتایە. ڕووداوی مێژوویی گرینگ هەبووە کە لەوانەیە مرۆڤ بڵێ هەر دەبوو. لەوانەیش بوو ببوایە گەر مەردێک نەبوایە پێشەوایەتی بکا، بۆ نموونە زەویە زەوتکراوەکانی ئەمریکای باشوور هەر سەربەخۆیی دەسەند گەر سیمۆن بۆلیڤاریش نەبایە. بەڵام ئەمە نابێت بەرامبەری دەسەڵاتداری ئیسلامەکان ڕابگرین، چونکە هیچ جۆرە ڕووداو و شتێک ناگات بەم کارە نەبووەی پێش محەمەد دروودی خوای لێ بێ، هیچ هۆیەکیش نییە بمانبەستێتەوە بەو باوەڕەی کە دەڵێ ئەو ڕووداوە هەر دەبوو بە بێ ئەو، واتە محەمەد. ئەو داگیرکردن و یەکچوونانەی کە لە مێژووی مردمدا بووە وەک داگیرکردنەکانی مەغۆلەکانی سەدەی سیانزەم کە ئەویش بە شێوەیەکی سەرەکی دەگەڕێتەوە بۆ جەوهەری جەنگیزخان جا هەرچەندە دەسەڵاتیان فراوانتر و بەرینتریش بووە بەڵام زۆر پتەو و ڕاگیر نەبووە. ئەو ناوچانەی ئێستای مەغۆلەکان هەر هەمان ناوچەن کە کاتی خۆی جەنگیز خان نیشتەجێ بوو تیایدا. لێرەدا جیاوازییەکی تەواو هەیە سەبارەت بە دەسەڵاتگیری ئیسلام، هەر لە عێراقەوە بیگرە تا مەراکیش پەیوەستیان و یەکانگیریان پێوە دیارە، نەک هەر تەنها لە ڕووی ئایینی ئیسلامەوە بەڵکو زمانی عەرەبی و مێژوو و هاوڕۆشنبیریشیان. خۆ قورئانیش کە سەرچاوەی ئایینی ئیسلامییە نووسراوەتەوە بە زمانی عەرەبی، کارێکی زۆر گرنگی کردووەتە سەر عەرەبی یەکگرتوو و شێواندنی ئەو زارە عەرەبیانەی کە تێگەیشتنیان بووە بە کێشەیەک. ئەم ڕووداوانە نەدەبوو گەر قورئان نەبایە کە سیانزە سەدەی بەسەردا هاتووە. هەرچەندە ئەو جیاوازی و بەشکراوییەی لە وڵاتە عەرەبیەکاندا هەیە، بایەخپێدانێکی تایبەتیشی هەیە، بەڵام ئەم بەش بوونەیان و نەبێ بتوانێت ئەو خاڵە سەرەکیانە بشارێتەوە کە بوونەتە هۆی یەکانگیری سەدەهای ساڵیان بۆ نمونە ئێران و ئەندەنوسیا کە دوو وڵاتی پەترۆڵین هەردووکیشیان موسڵمانن بە جووتە بوونە پاڵپشت و هاودەنگی وڵاتە عەرەبیەکان لە ڕاگرتنی پەترۆل ناردن لە زستانی 1970 تا 1970 زینی بێگومان ئەمەیش وەنەبێ کارێکی ڕێکەوت بووبێ کە لایەنگری وڵاتە عەرەبیەکانی کرد بۆ بەرەنگاری ئەو هەڵوێستە. ئا لێرەیشەوە دەبینین کە لە سەدەی حەوتەمەوە کشانی سوپای ئیسلام بۆ وڵاتانی تر کۆتایی پێهات، بەڵام هەر گرنگی و سەرشتەیی خست، گەر لە مێژووی بەشەریەتدا هەتاکوو ئێستایش، بێگومان ئەم یەکانگیرییە بێ نموونە و هاوتایە، بەو پەڕی گەشبیرییەوە خۆی دەسەپێنێ لە کاریگەری ئایینی و جیهانیدا کە محەممەد دروودی خوای لێ بێ دابنرێت بە هەرە مەزنترین تاکە مەردێکی چوست و کاریگەر لە مێژووی پساتدا.